لەنگەرەکە بەرز بکەنەوە و تارۆکەکە بکەنەوە گەشتەکە دەستی بێکرد ئالاکە بەرز بکەنەوە بەڵەکە بەرزکەنەوە سوکە دەکە زوکە دای خێراکە دەست و بن بکردای ئامادە بە باشی دایە، من ئێستا دەست بە گەشتەکەم دەکەم هەموو ئامادە باشەکان تەواو بوون و پاپۆرەکەش دەستی بە گەشتەکەی خۆی کرد. هەستت چۆنە؟ هەستێکی خۆشە سیرکە سێبەرەکە لەسەر ئاوەکە دەردەچێ سیرکە گەورم هەر جارێ بەندەرەکە جێدێڵم هەز بە شتێکی سیر دەکەم من دڵنیام کاپتن فلندیش ئەو هەی هەز دەکرد کاپتن فلن؟ هەشت پارچە زێڕ هەشت پارچە زێڕ هەشت پارچە زێڕ کاپتن فلند ئەو توندوتیژیەی بەکارنەدەهێنا ئەو مەبغایان بە ناوی کاپتن فلندەوە کردووە ئایا ئەو بەبغایەت بە ناوی کاپتن فلندەوە ناوناوە؟ بەڵێ ناوی ئەوم لە ناوی کاپتن فلندەوە وەرگتووە ئەوە بڵێ بەم شێوەیە وامزانی هەندێک چەتە لەسەر ئەم کەشتێدا هەیە باشە ئێستا وا دەزانی یەکێکم لە چەتەکانی دەریا ها؟ بە هیچ شێوەیەک ئێستا گومان لێ ناکەم ئای لەو منداڵە ئەی منداڵ کاتن فلند پێش 200 ساڵ لەمە بەر هەبوو ها 200 ساڵ چەند ساڵێک پێش من لە دایک بووە ئەو نموونەی بەرزی منە لە دەریادا، پێدەچێ ئەو بەبەغایە شارەزاییەکی زۆری پەیدا کردبێ، لەبەر ئەوەی لە نێوان چەتەکانی دەریادا ژیاوە، لەوان فێری دەستەواژەی هەشتپارچە زێڕی بووە، گەنجینەی هەشتپارچە زێڕی، گەنجینەیەکی کۆنە. چەتەکان بۆ ماوەیەکی زۆر بە دوایدا دەگەڕان. دەڵێن پاپۆڕێک لە دەریای کاریبی نوقوم بووە کە سێ سەد و پەنجا هەزار پارچە زێڕی هەڵگرتووە. و ئەو بە بەغایەش لەسەر هەمان ئەو باپۆڕە بوو کە نوقم بوو چەند حەزم دەکرد لەگەڵیان بوومایە چەند بە هیوای ئەوە بووم ئێستاش دەبێ بڕۆم تاوەکو خواردنەکەتان بۆ ئامادە بکەم تاکو دیدار جێم تاکو دیدار زۆر باشە هەشت پارچە زێر هەشت پارچە زێر هی هەشت پارچە زێر ئەوە چی دەکەی ئەوە زۆر ترسناکە تۆ هێشتا منداڵی وتت چی؟ وتت چی دووبارەی کەوە؟ تۆ هێشتا نازانی چۆن ڕفتار دەکەی لەسەر ئەم کەشتە نازانم چۆن ڕفتار دەکەم؟ باڵێ سوودی چییە؟ ئەگەر ببیتە هاوڕێ ئەو تەنها سوود بتوانانی بەدەستی بێنی ئەو خواردنە زێدەیە کە پێشکەشی دەکات باڵێ ئەوەیە بەڵام ئەگەر بتەوێ ببیتە هاوڕێ یەکێ دەبێ پرس بە کاپتن بکەی چونکە ئەو بەرپرسیەکەمە ئەی منداڵ تێگەیشتی هەنگ؟ ئەی تۆ چی دەکەی لێرە؟ هیچ ناکەم بۆ خۆم بەو دووربینە تەماشای دەریا دەکەم شتێکی خراپم نەکردووە ئەوە شوێنی تۆ نییە گرنگی بە پاکوخاوێنی بدە وێستاش بڕۆ لێرە خێراکە ناوم کوڕەنیە کاپتن من جێم هۆک نزم هێ کرێکارتیم هۆگز خێرا بڕۆ سەرکارەکە دەی باشە ئەمە یەکەم ڕۆژە لە دەریاداین ماوەی شەش کاتژمێرە دەبێ وشکانیمان جێهێشتووە کەش و هەوا هێشتا باشە بەڵام شەپۆڵەکان کەمێک هەڵچوونیان هەیە هەندێ لە سەرنشینەکان هەست بە سەرسووڕانی نێو دەریا دەکەن. هێشتا نەگەیشتینە ئەو دوورگەیە کە گەنجینەکەی لێیە ئایا هیچ هۆکاری تر نەبوو بۆ گەیشتنە ئەوێ بێجگە لە دەریا؟ تکایە بەڕستری لۆنی قسەم لەگەڵ مەکە من. جێم خواردنەکە ئامادەیە بۆیان ببە زۆر باشە جێم ئەو شوربیان ڕێگای تایبەتی خۆم لێ ناوە هەندێک دەرمانم کردوتە ناوی بە تایبەت بۆ ئەو کەسانەی کە بەرگەی گەشتی ناودەریا ناگرن باشە گەورم ئەوە شتێکی خۆشە هەز دەکەم هێزم بۆ گەڕاوەتەوە ڕاست دەکەی سەر ئێشەکەم وا خەریکە نامێنێ چونکە شۆرباکە بە ڕێگەیەکی تایبەتی لێنراوە ئەوە ڕاستە شانازی بەو چێژ لێنەرە دەکە بکە هەڵم ژاردووە جێم بە ناوی ئێمە سوپاسی چێژێنەرەکە بکە زۆر باشە گەورم چی؟ هەردووکیان سەرسوڕانەکەیان نەماوە جێم؟ بەڵێ گەورم ئێستا لەو بەڕی خۆشحاڵی و ئاسوودەیدان پاش ئەوەی شۆربا سەیرەکەیان خوارد. جێم ئەمە یەکەمین جارە بزانم کە شۆر با سەر سوڕان ناهێڵێ ئەم شۆربایە تایبەتی نەبوو بەڵکو ئاسایی بوو هیچ شتێکم تێ نەکردبوو کاتێ بەیەکێ بڵێم ئەمە چارەسەرە ئەوە بە خەیاڵی خۆیان چاک بوونەتەوە بەڕاستی سەیرە جۆن داوەلام وا دەکرێت بێنە سەر کەشتێکە ئەوە فەرمانە لەلایەن سەرۆکی کەشتێکەوە دەرچووە ئێستا دەست دەکەن بە پاکردنەوەی کەشتێکە. خێراکەن بابڕێ دەی خێراکەن. ببورە جەنابی یاری دەدەرە داوای لێ بردن دەکەم ئاگام لێت نەبوو نانا کێشە نیە کێشە نیە منیش داوا لێ بردن دەکەم ئەی خۆیان ئەوە یاریدەدەری کاپتنە تووشی سەر سوڕان بووە تکە بکو ڕێک لەوەدا هەیە پێدەچێ هێشتا لە گەشتی دەریایی ڕاناتبی دەگونجێ کەوا بێ چۆن دەبێتە یاریدەدەری کاپتن هیچ ئەوە لەلا سیر نەبێ پاشان ئەو کۆنیە لە کارەکەیدا ماوەیە چکە بە گەشتی دەریایی دەکات بەم زوانە لەسەر کارەکەی ڕادێ پێویستی بە کەس نییە. دەی پیاوەکان وەرن بەم بۆ نێوە گۆرانی بڵێن پێکەوە با گۆرانی بڵێ یڵا باشە هاوڕێیان با گۆرانە کۆنەکە بڵێنەوە دەی باشە باشە ئەوە بۆ منی لێگەڕێن بکەوە بەڵام کاتێ لە بێلین بیست وام زانی ئەو گۆرانی خەماویە وە کاتێ لێرە گوێم لێ بوو زۆر سەیر دیار دەکەوێ کاتێ لە گەشتی دەریادا دەوترێ هەر وەک بڵێ گۆرانیەکی میلیە Yeah. کاپتن وابزانم کاتی ئەوە هاتووە کە ئاگەدارت بکەینەوە ئەمە نەخشەیەکە لە نسخە ئەسلەکەی دوورگەی گەنجینە لێرە هەندێک وێنە شوێنی لە ناوچووی تێدایە بەڵام هەرچێک بێ دەبێ ئەم دوورگەیە بدۆزینەوە ئا تۆ دڵنیات کە دەمانگەیەنە ئەوێ پێم بڵێ کاپتن لە ڕاستیدا بە پاڵپشتی زانیارەکانتان ڕاستەوخۆ ئاراستەکەمان بەرەو دوورگەکەیە باشە بەڵام دەمانەوە بزانین چەندی پێدەچێت تاوەکو بگەینە ئەوێ بەڕێزەکانم پێویستم بە نەخشەکە نییە هیچ سوودێکی نییە تاوەکو نزیکی نەبینەوە ئەو کات داوەتان لێ دەکەم بێگومان ئێوەش هەر ئەوە بوو کە دەتانویست بزانن کاکە بۆ ئەوە توورە دەبی من ئەو نەخشە بە تۆ نیشادا بۆەوەی بزانم کە چەندی تر دەگەی بەوێ بەڵێ دەمەوێ بزانم بەشی تۆ لەم گەنجینەیە چەندە پێم بڵێ توڕە مەبە کاپتن ئێوە بزانن کە ئەو گەنجینەیە بلای منەوەی هیچ گرنگی نییە سپاستان دەکەم ئەگەر کرێکەی خۆم دەستکەوێ تێگەیشتن لەسەر خۆ بە بەڕێز تریلۆنی وابزانم بەم شێوەیە ها کاپتن کاپتن سمۆلیس بۆچی هەموو چارۆگەکان بەسراونەتەوە چۆ دەتوانین ئا پێم بڵێ باش چارۆگەکە بپێتنەوە کاتێ بەیەکە هێمن دەبێت بەیەکە نزیکەی لە نیوەشەوە وەستاوە ناتوانین هیچ بکەین تا بایەکە هەڵنەکاتەوە. پاشان ئەم تەمە ڕێگرە لە بەرەوپێچوونمان و فەرمانی دروست لەبەر ئەوەش لەنگەرەکانمان داگرتووە. ئەوەش لەبەر ئەوەیە تاوەکو شەپۆڵەکان زۆر کەشتەکە نەجولێنن. وابزانم بوار هیچ نەماوە تاوەکو بیکەین. ڕاست دەکەی بەڕێز تریلۆنی. ئەها ئەمڕۆ ڕۆژێکی ناخۆشە. جێم بۆ ناچیتەوە ژوورەکەت بۆ خوێندنەوەی کتێبێکی باشە ها؟ ڕاست دەکەی لەگەڵ ئەوەی ئەمڕۆ پشووە. وا باشە لە ڕۆژێکی ئاوادا لەسەر کەشتیەکەدا هاتوچۆ نەکەی. بۆچی؟ جێم جوان گوێم لێ بگرە. منیش ئێستا دەچمەوە ژوورەکەی خۆم و سەرخەوێکی بۆ دەشچێنم. دوایی دەتبینمەوە جێم. بەڕێز ڕۆت تاکەی ئەم تەمە بەم شێوەیە دەمێنێتەوە نازانم ئەم تەمە ناڕوە تاکو با هەڵ نەکە پێت وایە با هەڵ دەکات ها؟ ئەوە خوددا دەزانی جیم هەی خۆە ئەوە چ گەرمێکە سەری کەچەڵ دەستێنێ ئەی یاری دەدەر ئارۆ بۆ نێچی سیر دەکەم چی بۆ نیز ناکەم کاپتن بەرگی ئەمە ناگرم بێن بۆ دەی با بڕۆینە سەرەوەی کەشتێکە کەشەکە باشتر دەبێت لەسەرەوە دای دابەزە! دای دابەزە ئێمە بەرەو ئاراستەیەکی تر دەڕۆین ڕاوە بۆ دوورگەکە بۆ دوورگەی باشوور هەندێک دەڵێن دوورگەکە لە گەنجینە پێک هاتووە پێت وایە لە چێ بترسین ها؟ هیچ نازانم ئێمە دەریاوانی نەکرێکە پێویستە سەری نەخشەکە بکەین لەم تێدەگەی وەرە خوارەدەی دەبێت کاپتن ئەم بەرپرسیارەتە لە ئەستۆ بگرێ بۆ هەموو شتەکانمان پێناڵێ ها هەم منداڵە هەموو شتێک دەزانێت یاڵە قسە بکە ئەی بچکۆڵ دوورگەکە لە کوێ پێما بڵێ هیچ شتێک نازانم وازم لێ چی لێرە ڕوویداوە یاریدە دەر ئەندرسۆن هیچ شەڕێک لە نێوانتان ڕووی داوە هیچ بەو کۆبنەوەی ناکات دەی یاڵە دەی خێراکەن بجوڵێن نانا کاپتن هیچ نییە هیچ نییە باشە باشە دەبێ هەمووتان هێمن من تکای هەمووتان بگەڕێنەوە سەرکارەکانی خۆتان دەی خێراکەن باشە بە چاوە کاپتن زۆر سوپاس گەورم پێم نەگوتی لەسەر کەشتێکە هاتوچۆنەکەی هەموویان لە حاڵەتێکی خراپدان لە ڕۆژێکی ئاوادا جێم بەڵام گەورە کەش و هەواکە گەرمە ناتوانی بەرگە بگری باشە ئێستا دەت بم بۆ شوێنێکی باشتر بۆچێ بە هیوا دیدار کاپتن دوانەکەوی ئێمەش چاوەڕێتان دەکەین بەبێ ئارام گرتێن کەس بێ هیوا ناکەم دواناکەوم تێناگەم کاپتن لێرە چی ڕوودەدات لەبەر ئەوەی سەرۆکی بەلەمەکەم و بەرپرسی یەکەمم لێی دەتوانم بە ئارەزوی خۆم هەڵسوکەوت بکەم بە مەرجێ ڕێڕەوی کەشتەکەم نەگۆڕم جێم پێشتر هیچ ماسیت گرتووە نا بۆ یەکەم جارە ڕاوکردنی ماسی زۆر خۆشە ئا تەماشا بکە گەورم کەشتەکەمان لێ دیار نەما جێ ترسنی ئەوەندە لە کەشتەکە دوورکەوتینەوە نازانم هەموو شتێک لەسەر بەخت دەوەستێ لە سەر بەخت دەوەستێ؟ ئەوە گاڵتەیە جێم مەترسە دەزانم ئێمە لە کوێین هەر کاتێ بتەوێت دەگەڕێنەوە بۆ لای کەشتێکە مەترسە ڕاستە کاپتن پێت وایە ئێستا ماسیەکان خەوتبن؟ شوێنەکەمان زۆر کپە گوێمان لە هیچ شتێکی دەوروبەرمان نییە کاپتن فلنگ گەڕایەوە ماسەکان لێرەوان ماسەکان لێرەوان ماسەکان لێرەوان ئەوە چییە کۆمەڵە ماسیەکی زۆر جێم جوان سەیری پێشەوە بکە لێ شتێک دەبینی باش خۆت بە بەلەمەکەەوە بگرە جێم ئەوە ژمارەیەکی زۆرن ئەجینا وەرمان دەجێڕن بە باشە خۆت بگرە جێم جێم کاتێک گەنج بووم لە یەکێ لەو شوێنانە کارم دەکرد کە مۆزیان لێ دەفرۆشت لەوێدا لەگەڵ گەنجێکی ڕەشپێستی بەهێزدا زۆرانێن دەکرد درێژیەکە نزیکەی دوو مەتر دەبوو زۆر شانازی بەخۆیەوە دەکرد کەوا درێژترین گەنجە لە شارەکەدا دەزانی چی دەوت؟ بەڵێ تۆ زۆران بازیەکە شەوانە دەستی پێ دەکرد هەتا بەرەبەیان تەواو نەدەبوو زۆران بازیەکە زۆر تون بوو لە نێوانماندا وای لێ هاتبوو خوێن لە ژێرنی نۆکەکانماندا دەڕۆیشت جەماوەرەکەش چەپڵیان لێدەدا پاڵپشتی هەردووکمانیان دەکرد دیمەنێکی بەترس بوو. ڕۆژێکی زۆر مەزن بوو هەستم بە هەموو هێزی خۆم دەکرد کە بەرامبەر بە پیاوە ڕەشەکە دەردەچێ جێم بەسەریدا ساڵ بووین بۆ دواجار دەیەوێ زۆرانێ بکات هێی! شتێکی سەیرە کەشتێکە کەسی لێ نییە شتێکی زۆر سەیرە هەتا پاسەوانیشی لێ نییە ئەمە جێگای دوودڵیە. Yeah.